ڕازۆ میخین لە جێگاکەی هەستا دەستی ڕاوەشاند و دەستی کرد بە قسەکردنەوتی ئاخرم شەیتانە بە تەواوی خۆی لێ نەبان کردووە لەگەڵ تۆدا پێویست بە قسەکردن ناکەم ئاخر هەموو ئەمانە بەدەستی ئەنقەست ڕادیۆن تۆ هێشتا نایناسیت دوێنێ شەویش هەر لایەنی ئەوانی گرت تا پێیان ڕابێرێت جا دوێنێ شەو نازانی چێوت خوای ئەوانیش دڵیان پێی خۆش بوو ڕەنگە تا دوو هەفتە لەسەر ئەم باوەڕە بمێنیت پار نەمەزانی بۆ ئێمەی لەوە دڵنیا کردکەوێ تەرکی دنیا بکات دوو مانگی تەواو جەختی لەسەر ئەمە کرد ماوەیەک لەمەو بەریش لە بیری ئەوەدا بوو دڵنیامان کا کە ئەوێ ژن بهێنێت و هەموو شتێکی بۆ مارەبڕین ئامادە کرد و تەنانەت بەرگی تازەی دا بۆکردن و ئێمەش پیرۆزباییمان لێکرد بەڵام نەژن لە ئارادا بوو نە هی شتێکی دی هەر هەمووی درۆ بوو پۆرفیریوتی تۆ درۆکەیت من پێشتر بەرگم بەکردا بوو هەر لەبەر خاتری بەرگی تازەیش بوو کە هات بە سەرما و بە هەمووتانم ڕابوارد ڕاستکۆڵنییکۆڤ لە سەرخۆوتی بەڕاست تۆ توانی ئاو بە چاکی دەور ببینی پۆرفریوتی توا دەزانی نا ڕاوەستە تۆیش فریو دەدەم هە هە هە نا گوێ بگرە ڕاستەکەت بە تەواوی پێ بڵێم بەم بۆ نێو هەموو ئەم مەسەلانەی لەبارەی تاوان و ژینگە و کچۆڵەکانەوە کە لی دواین و تارێکی کورتی تۆیان بیرهێنامەوە وتارێک وابزانم ناو نیشانەکەی دەربارەی تاوان یان شتێکی لەو بابەتە بوو باش لە بیرم نەما بەڵام هەمیشە سەرنجی ڕاکێشام دوو مانگ لەمە بەر دەرفەتی خوێندنەوەیم لە گۆڤاری وتەی مانگانەدا دەستکەوت و چێژم لێوەرگرت ڕاستکۆلنییکۆف بە سەررسامی وتی وتاری من لە گۆڤاری وتەی مانانەدا ڕاستە شەش مانگ لەمە بەر ئەو کاتەی وازم لە زانکۆ هێنا و تارێکم دەربارەی کتێبێک نووسی بەڵام من و تارەکەمدا بە وتەی هەفتانە کە گۆڤارێکی هەفتانەیە نەگوتەی مانگانە کە گۆڤارێکی مانگانەیە پۆرفریوتی وتارەکە بوو بەنسیبی و تەیمانگانە ڕاسکۆڵنیکۆف وتی، بەڵێ، چونکە گۆڤاری وتەی هەفتانە ئیتر دەرنەچوو، بۆیە وتارەکەیان ئەو کاتە چاپ نەکرد. پۆرفیریوتی ڕاستە لەبەرەوەیش کە وتاری هەفتانە ئیتر چاپ نەکرا لەگەڵ وتەی مانگانە دان لە یەک بۆیە وتارەکەت دەمانگ لەمە پێش لە وتەی مانگانەدا بڵاوکرایەوە تۆ نەتزانیوە ڕاستکۆڵنییکۆف بەڕاستی ئاگای لێ نەبوو پۆرفیری وتی گوێبگرە ئەتوانیت لە پاداشتی وتارەکەتدا پاریان لێوەربگری بەڵام کەی تااقەتی ئەوەت هەیە وا خۆت لە ژیان تەری کرد و تەنانەت لەو شتانیش بێ ئاگایت کە ڕاستەوخۆ پەیوەندی بە خۆتانەوە هەیە ئیتر ئەمان حەقیقەتە ڕازومیخین بە دەنگی بەرزوتی ئافرین ڕودیا منیش ئەمەم نەزانیوە هەر ئەمڕۆ ئەچمە کتێبخانە و ئەو ژمارەیە وەرەگرم مانگێک لەمەو بەر ڕۆژەکەی کێە کێشە نییە پەیدایەکەم سەیرە وتار بڵاوەکەیتەوە بە کەسیش ناڵێ ڕاستکەڵنییکۆڤتی بەڵام تۆ چۆن زانیت ئەو تاری منە من تەنیا بە پیتێک مۆرم کردووە پۆفیری وتی تەواو بە ڕێکەوت ئەوەیش چەند ڕۆژێک لەمەو بەرزانیم بە ڕێوبەری گۆڤارەکە پێیوتم ئاشنایەتیمان هەیە زۆرم بەدڵ بوو ڕاستکۆنییکۆڤوتی وەک لە یادم بێ باسی باری دەرونی بکوژێکم کردو بە درێژایی ماوەی تاوانەکەی پۆرفیری وتی وایە. پێ لەسەر ئەوەیش داگری کە بڵێیت ئەنجامی تاوان هەمیشە نەخۆشی لەگەڵدایە. بیرۆکەیەکی زۆر تازەیە. وەلێ ڕاستیەکەی بۆ من ئەو بەشەی وتارەکە زۆر بایەخی نەبوو. بەڵکو بیرۆکەیەک کە لە کۆتایی وتارەکەتدا دەرەکەوت و بەداخەوە تۆ ئاماژەیەکی شاراوەت پێ داوە گرنگ بوو. بە کورتی ئەگەر لە یادت مابێ ئاماژەیەکی وای تێدابوو کە کەسانێک لە دونیادا هەن ئەتوانن واتە نەک ئەتوانن بەڵکو بەڕاستی مافی ئەوەیان هەیە دەست بۆ هەر تاوان و کارێکی ناشیرین ڕابکێشن و بیکەن وەگەوەی چی یاسایەک بۆ ئەوان نەنووسرابێ ڕاستکۆڵنییکۆف بە گۆڕین و شێواندنی زۆر و دەست ئەنقستی بیرۆکەکەی زەردەخەنێکیاتێ ڕازۆمیخین بە سەررسامیەکی زۆرەوە پرسی چۆن چی بوو؟ هەقدان بە تاوانکردن؟ ئەمە هەرگیز نابێ، نەک لەبەرەوەیش کە دەوروبەر؟ پۆرفیری وەڵامی داوتی نا نانا نەک تەنیا لەبەرەوە قسە لەوەیە کە وتارەکەی خەڵکیەکە بە دوو بەشەوە بەشێکی ئاسایی و بەشێکی نائاسایی خەڵکی ئاسایی ئەبێ ملکەچ بن و پەیڕەوی لە یاسا بکەن و نەیبەزێنن لەبەر ئەوەی کەوان ئاسایین وەلێ خەڵکی نائاسایی مافی ئەوەی هەیە تاوان بکات و یەکسەر زانی مەسەلەکە چییە و ئەیانەوێ بەرەو کوێی بەکێش بکەن. وتارەکەی خۆی لە بیر بوو. بڕیاری دا بڕواتە ناو شەڕەکەوە. زۆر خاکیانە و بە سادەیی وتی. من هەرگیز لە نووسینەکەمدا ئەمەم مەبەست نەبووە، وەلێ دان بەوە دانێم کە تۆ تا ڕادەیەکی باش بیرۆکەکەی منت دەربڕی. تەنانەت ئەگەر ڕاست دەوێ زۆر بە چاکی و دەستپاکیەوە پێ ئەچوو ئەو دانپیانانەی پێخۆش بێ تاقە جیاوازیەک کە هەبێ دەوەیە من هەرگیز جەخت لەسەر ئەوە ناکەم کە خەڵکی نائاسایی و وەک تۆ ئەڵیت بۆیان هەبێ هەموو تاوان و سەرپێچیەک بکەن من بێگومانم کەوتاری لەو بابەتە تەنانەت مۆڵەتی چاپکردنیشی نادرێ من تەنیا و تەنیا ئاماژەکەم وا کردووە کە کەسی نائاسایی مافی ئەوەی هەیە واتە نەک ئەوەی کە مافی یاسایی هەبێ بەڵکو ئەتوانێت ڕێگا بە ویژدانی خۆی بدا هەنگاو بەسەر هەندێک بەربەستا بنێ ئەمەیش تەنیا لە یەک حاڵەت دابێ ئەویش ئەوەیە کەنجامدانی بیرۆکەکەی کاشێ ببێتە هۆی ڕزگارکردنی ڕەگەزی مرۆڤایەتی پێویستی بە هەنگاونانێکی وەهبێ ڕاستکۆڵنییکۆف وتی تۆ ئەفەرموویت وتارەکەم ڕوونیە من ئامادەم تا ئەو جێگای بخوازێ ڕوونی بکەمەوە ڕەنگە هەڵە نەبم ئەگەر بڵێم کە تۆیش ئەمەیانت دەوێ کەواتە پۆرفیری فەرموو بەڕای من ئەگەر دۆزینەوەکانی لە بابەتی کپلەر و نیوتن بەهۆی کۆمەڵی پێشاتەوە نەهاتنایەتە دی و خەڵک نەیزانە ئەگەر ژیان یەکێک یاندە یان سەد و زیاتریش نەکرانایەتە قوربانی ئەو سانیوتن مافی ئەوەی هەبوو یان هەر ئەرکی سەرشانی بوو کە ئەو دە یان سەد کەسە لەناوبەرێ بۆ ئەوەی دۆزینەوەکەی پێشکەش بە کۆمەڵگای مرۆڤایەتی بکا بەڵام ئەمە ئەوە ناگەێنێ کە نیوتن مافی ئەوەی هەبێ بە ئارەزوی خۆی کێی بوێ بیکوژێ یان هەموو ڕۆژێک لە بازاردا دزی بکە من لە بیرمە لە وتارەکەم داوم ڕوون کردوتەوە کە هەموو یاسادانەر و بنیاتنەرانی بناغی مرۆڤاتی لە کۆنەوە بگرێت تا تازیان لە لیرکورک و سۆلۆن و محەممەد و ناپلیۆن و هیترەوە هەموو ئەمانە بێ هەڵاوێرکردن تاوانبارن هەر هیچ نەبێ لەبەر ئەوەی بەهێنانی یاسای نوێ یاسا کۆنەکە کە لە لای خەڵکی پیرۆز و لە باوک و باپیریانەوە بۆیان مابەوە لە ناویان برد بێگومان لە خوێن ڕشتنیش دەستیان نەپاراستووە ئەگەر بەڕاستی ئەو خوێنە کە هەندێک جار زۆر بێ تاوانانە و تەنیا بۆ پاراستنی یاسا کۆنەکانیان ئەیانڕشت، کارئاسانی بۆ ئەنجامدانی پەیامەکەیان کردبێ. مای سەرنجدانە کە زۆربەی ئەو کەسانەی کاری چاکیان کردووە و بنەمای مرۆڤایەتیان داڕشتووە، کەسانێکی گەلێک خوێنڕێژ بوون. بە کورتی، ئەنجامگیرییەکەی من وایە، کە نەک تەنیا کەسانی مەزن، بەڵکوو تەنانەت ئەو کەسانەیش کە کەمێک، لە دەرەوەی چوارچێوەی ئاسایین یەعنی تەنانەت ئەوانەی هەندێک توانای دەربڕینیان هەیە و قسەی تازەیان پێیە ئەبێت بەتناچاری و بەپێی سروشتەکەیان کەم تازۆر یاخی و سەرکێش بن بێگومان ئەمەیش مەسلەیەکی ڕێژەیە ئەگەر وانە بن هەرگیز ناتوانن لەو چوار دیوارە بێنە دەرێ مانەوەیش لە ناو ئەو چوارچەوەیدا هەر بەپێی سروشتەکەین قایلیان ناکات و بەڕای من خۆیشیان نابێ قایل بن. بە کورتی پوختی تا هەنووکە ئەوەی ئەیبینن هیچ مەبەستێکی تازە و نوێ لە ئارادا نییە. ئەمە تا ئێستا هەزار جار چاپ کراوە و خوێندراوەتەوە، بەڵام لەبارەی ئەو پۆلبەندییەی لە خەڵکیم کردووە و بە دوو بەشی ئاسایی و نائاسایی دابەشم کردوون دانی پێ دانێم کە کەمێک سەرەڕۆیم کردووە. وەلێ من جەخت لەسەر ژمارە ناکەم، تەنیا بڕوام بە گەوهەری بیری خۆم هەیە. ئەمەیش لەوە سەرچاوەگرێ کە خەڵکی بە پێی یاسای سروشت بەگشتی ئەکرێنە دوو بەشەوە خەڵکی ئاسایی واتە ئەوانی کە تەنیا بە کەڵکی زاوزێ دێن خەڵکانی ڕاستەقینەیش واتە ئەوانەی کاتوانن یان لە خۆیان ڕائەبینن لە دەوروبەری خۆیاندا قسەی نوێ بکەن هەڵبەتە ئەتوانین پۆلبندیەکی زۆر و زەبندەی لاوکیش بکەین وەلێ ئاکاری هەرە تایبەتی ئەم دووچینە بە تەواوی دیار و ئاشکرایە دەستەی یەکەم واتە مادە بە گشتی ئەو کەسانن هەر بە سروشت کۆنەپارێز و بەویقارن قایل و گوێڕایەڵەژین ڕای من وایە ئەبێ دەوانە هەر بە گوێڕایەڵی بژین چونکە ئەرکیانەوەیە و بە هیچ جۆرێکیش ئەوە بچووکیان ناکاتەوە دەستەی دووەم هەموو یاسا ئەبەزێن و تا ڕادەیەکی شوێرانکردن یان ئارەزوی وێرانکردنیان تایە یاسا بەزاندن و تاوانکردنی ئەم جۆرە کەسانە هەڵبەتە ڕێژەی و گەلێک جیاوازە ئەمانە لە زۆر ڕۆ بە دەربڕینی جیاواز خوازیاری ئەوەن بە ناوی ئایندەوە ئێستا وێران بکەن خۆ ئەگەر پێویست بکایەکێک لەوانە بۆ سەرکەوتنی بیر و باوەڕەکەی هەنگاو بەسەر لاشەدا بنێ یان خوێنێک بڕێژێ بەڕای من ئەو کەساتوانێ بە پەنامەکی و ویژدانێکی ئاسوودەوە ڕێگا بخۆی بدا هەنگاو بەسەر لاشە دابنێت و خوێن بڕێژێ. ئاشکرایە کە ئەم کارە پەیوەندی بە ناوەڕۆک و گرنگی بیرەکەیەوە هەیە. ئینجا تۆ سەرنجی ئەوە بدە کە من لە وتارەکەمدا تەنیا بەم مانایە باسم لە مافی بەزاندنی یاسا و تاوان باری کردووە. لەبیرت نەچێت کە باسەکەمان لە مەسەلەی مافەوە دەستی پێکرد. بە هەر حاڵ ئەمە ترسی زۆری نەگەرەکە، چونکە هەرگیز کۆمەڵانی خەڵک ئەم مافەیان پێنابەخشێت. بە پێچەوانەوە کەم تا زۆر ئایانکوژێت یان لە سێدارەیانەدا، بەم کارەیش بە ویژدانەوە ئەرکی کۆنەپارێزی خۆی ئەنجامەدا. نەوەکانی ئایندەی هەمان ئەو خەڵکانیش کەم تا زۆر گەلێک ستایشی ئەو چەوساو و کوژراوانە ئەکەن و پەیکەریان بۆ دروزەکەن، هەمیشە دەستە یەکەم گەورەکانی ئێستان و دەستەی دووەم گەورەی ئایندەن یەکەمەکان پارێزگاری لە دنیا و ژیانەکەن و ژمارەی ئەندامەکانی زیادەبن بەڵام دووەمەکان ژیانە خەنە جوڵە و بەرەو مەبەست و ئامانجیەبن هەردولایشیان بە شێوەیەکی یەکسان مافی بوونیان هەیە بە کورتی لە دیدی منەوە هەمویان بە یەکسانی مافیان هەیە بژی شەڕی هەمیشەیی تا دەرکەوتنی حەزرەت پۆرفیری وتی کەواتە تۆ بڕوات بە دەرکەوتنی حەزرەت هەیە ڕاستکۆڵنییکۆف بە دڵنیایە وەڵامی داوتی بڕوان پێدی لەگەڵ وەڵامەکەی و بە درێژایی قسەکردە دوور و درێژەکەی چای بڕی بووە نەختێکی فەرشەکە و سەری دانەوەندە بوو پۆرفیری وتی، ئەی ئەی بڕوات بە خوای شەیە؟ بمبوورە کاوە خۆم لە شت هەڵەقورتێنم. ڕاستکۆڵنییکۆف چاوی بەرەو لای پۆرفیری بڵند کرد وتی، بڕوام پێیەتی. پۆرفیری وتی، بڕوات بە زیندووبوونەوەی ئەلازەریش هەیە؟ ڕاستکۆڵنییکۆف وتی، بڕوام پێیەتی. تۆ چ کارت بەمانە هەیە؟ پۆرفیری وتی، بە تەوای بڕوات پێیان هەیە؟ ڕاستکۆڵنییکۆف وتی، بە تەوای بڕوام پێیان هەیە. پۆرفیری وتی باشە نا ببورە لەم کون پشکنینانەم وەلێ ڕێگا مەدەیت بگەمەوە سەر مەبەستی پێشوو من وایە بینم کە خەڵکی هەمیشە ئەمانە ناکوژن بە پێچەوانەوە هەندێکیان ڕاستکۆلنییکۆڤتی لە سەردەمی ژیانی خۆیاندا سەرەکەون هەڵبەتە هەندێکیان هەر لە سەردەمی ژیانی خۆیاندا بە ئامانجەگەن و ئەوسا پۆرفیری وتی، خۆیان دەست بە کوشتنی کەسانی دی ئەکەن. ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئەگەر پێویست بکا، ئەزانیت زۆر جار هەروا ئەشکێتەوە. تێکڕا سەرنجەکانت هۆشیارانەیە. پۆرفیری وتی، سوپاست دەکەم، بەڵام ئەتوانی پێم بڵێیت چۆن بتوانین مرۆڤە ئاساییەکان لە نائاساییەکان جیا بکەینەوە؟ ئایا کە لە دایگە بن هیچ نیشانێکیان پێوەیە من لەم بارەیەوە ئەڵێم ئەم مەسلەی وردەکاری زیاترێوێ واتە بەرجەستەکردنی زیادەتری پێویستە ببوورە لەوەی کە من هەر بە سروشت مرۆڤێکی ئەمەلی و خۆش باوەڕم وەێ ناتوانین جلوبەرگێکی تایبەتیان لەبەر بکەین یان پۆشاکێکی وەک یەک تەنانەت داخێک و شتێکی لەو بابەتانە چونکە بڕوا بکە ئەگەر جیاکردنەوە نەبێ ڕەنگە یەکێک لە دەستەیەکیان خۆی بە دەستەکەی تر بداتە قەڵەم و وەخۆ دەڵیت هەموو بەربەستەکان تێک و پێک بدات و ئەوسا ڕاستکۆڵنی کۆڤەتی ڕاستە ئەمە زۆر ڕوەدا ئەم بۆ چوونەی تۆیش لەوەی پێشوو بەڵام ئەوە بزانە کە ئەم هەڵەیە تەنیا لە لایەن دەستەی یەکەمەوە کرێ واتە لە لایەن کەسە ئاساییەکانەوە ڕەنگە ئەم ناوە نەگونجاو بێ کە لێم ناون گەلێک لەو مرۆڤە نائاساییانە ئەگەرچی هەر بە خۆڕسک گوێڕایەڵن بەهۆی هەندێک گەمەی سروشتەوە کە تەنانەت گا لێی بێبەش نییە حەز لەوەکەن خۆیان وا بنوێنن کە پێشڕە و یاخین و قسەی تازیان پێ بە تەواوی بڕایشەوە ئەم کارەکەن لە کاتێکدا ئەمانە بە زۆری گوێ بەوانە نادەن کە وتەی نوێیان پێەیە تەنانەت ئەوەندە لیان بێزارن کە بە دواکەوتویان لە قەڵەمەدەن وەلێ بە بڕوای من ئەمانە مەترسی گەورە دروست ناکەن و نابێت تۆیش لەوە بترسی چونکە ئەو جۆرە کەسانە هەرگیز ناتوانن ڕێگای دوور ببڕن بەهۆی ئەم ئارەزویانەوە بێگومان ئەبێ هەندێک جار سزا بدرێن و بکەونە بەرقامچی لێدان بۆ ئەوەی جێگای خۆیان بزانن وەلێ لەمە زیاتر پێویست بە سزای دیناکات و تەنانەت کەسیشی ناوێ ئەم کارەی پێ بسپێرێت چونکە هەر خۆیان خۆیان ئەدەنە بەرقامچی لەبەرەوەی کەسانێکی ڕاست و دروستن هەندێک لەمانە خۆیان سزای خۆیانەدەن هەیشیانە بە خەڵکانی تری ئەسپێرن بۆ نمونە لە بەرچاوی خەڵکی تۆبەی جۆر بە جۆرەکەن و ئەمەیش لە خۆیدا کارێکی جوانە و وانەیەکی نمونەیە بۆ کەسانی دی بە کورتی بۆ ئەوەی نیگەران نەبی یاسایەک لە ئارادا هەیە پۆرفری وتی ڕاستە هیچ نەبێت لەم لایەنەوە تۆکەمێک ئاسوودەت کردم وەلێ ئاخر تەماشای کڵۆڵیەکی تر بکە تکایە پێم بڵێ ئایا ئەو جۆرە کەسانی کە مافی کوشتنی خەڵکی تریان هەیە واتە کەسە نائاساییەکان زۆرن هەڵبەتە من ئامادەی جۆرایڵیم وەلێ تۆ ئەبێت بڕوات بەوە هەبێت کە ئەگەر ژمارەی ئەو جۆرە کەسانە زۆر بێ مەترسی هێوانە ڕاستکۆڵنییکۆف بە هەمان ئاوازەوتی ئاخ لەوەش مەترسە بە گشتی ئەو کەسانەی بیری تازیان هەیە تەنانەت ئەوانیش کە توانن کەمێک شتی نوێ دەرببڕن زۆر کەم دێنە دنیا واتە ئەوەندە کە من کە سرت سوڕەمێنێ بەڵام تەنیا شتێک هەیە کە ڕوون و ئاشکرایە ڕێژەی ئەوانەی لەدایکە بن ئیتر لە هەر دەستەیەک بن لەو دوانە یاسای سروشت زۆر بەڕاستی و وردی ئەو ڕێژەی دیارەکە بێگومان تا ئێستا ئەو یاسایە نەدۆزراوەتەوە، وەلێ من بڕوام بە بوونی هەیە و ئەمەیش لە ئایندەدا دەرەکەوێ. زۆربەی زۆری خەڵکی واتە مادەکە تەنیا لەبەر ئەوە بوونیان هەیە تا لە ئەنجامدا بەهۆی هەوڵ و بنەمایەکەوە کە هێشتا نهێنیە لە ڕێگەی تێکەڵبوونی ڕەگەز و نەژادەکانەوە مرۆڤێکی ئازاد و سەربەخۆ دروست بکەن تەنانەت ئەگەر لە هەزار کەس یەکێکی تیاڵ بکەوێ وەلێ ئەوانەی کە کەسایەتین و لە بیرکردنەوەدا ئازاد و ئاسۆیەکی فراوانیان هەیە ڕەنگە لە دههزار کەس ئەمە تا ڕادێک بە بەڵگەوەڵێم یەک کەسە بێ خۆ ئەگەر کەسانی تر بگری کە پلەی سربەخۆییان باڵاترە لە سە هزار کەس یەکێکی بەرەکەوێت کەسانی بلیمەت لە ملیۆنەها و بلیمەتە هەرە مەزنەکانیش کە لە لووتکەی مرۆڤایەتیدان ڕەنگە لە نێو چەندان هزار ملیۆنی ئەم سەرزەمینێدا یەکێکی تیاابێ بە کورتی من بەناو ئەو دەستگایەدا نەگەڕاوم کە مانە بەرهەم دێنێ وەلێ گومانم لەوە نییە کە یاسایەکی دیاریکراو هەیە و ئەبێت ببێ بەڵام لەم لایەنەوە ڕێکەوت لە ئارادا نییە ڕازۆمیخین سەرنجام هاواری لە هەستاوتی بەڕاست ئێوە گاڵتەکەن یەکتریە خەڵەتێنن دانیشتون و هەر یەکەتان بەوی دی ڕابێرێ ڕودیا تۆ بە جدی قسەکەی ڕاستکۆڵنییکۆف بێدەنگ دەم و چاوە ڕنگ پڕی و غەمبارەکەی بۆ لای بەرز کردە و هیچی نەوت بەرامبەر بەم ڕووە هێدی و غەمبارە بە تەوسەوە پێکەنین و قسەی تووڕە و بێ ئەدەبانەی پۆرفیری بەلای ڕازومیخینەوە زۆر سیر هاتە بەرچاو ڕازومیخینوتی باشە هاوڕێ ئەگەر ئەمە بەڕاستی جدیە کەواتە تۆ بۆت هەیە بڵێت ئەم قسانە هیچی تازیان تیانێ و دووبارەکردنەوەی ئەو شتانێ کە ئێمە هزار جار خوێندومانەتەوە گوێمان لێ بۆ بەڵام ئەوەی کە لە هەموو ئەمانەدا تازێ و بەڕاستی تایبەتمەندی بە تۆ هەیە زۆر بە سەررسامیەوە ئەبێت بڵێم ئەوەیە کە تۆ لە ڕووی ویژدانەوە پاسا و بۆ مەسلەی خوێن ڕێژیەکەیت و بمبورە ئەوەیش بەم دەمارگیریەوە گوایە گرنگترین بابەتی وتارەکەی تۆژەمەیە باشە بەڕای من ئەگەر خوێنڕشتن تەنیا لە ڕێگەی ویژدانە و چاوپۆشی لێ بکرێ لای من لەوە خراپترە کە یاسا ڕێگە بۆ خوێنڕشتە بدا پۆرفیری پاڵپشتی لێکردوتی ئەمە قسێکی زۆر بە ویژدانانەیە ئەویان زۆر مەترسیدارترە ڕازومی خوێنوتی نا تۆ لەم جەخت کردنەم ببورە زۆر نارەحەت دەکەم و خەجاڵەتم، بڕوانە تۆ کەمێک لەمەوبەر دەربارەی هەڵەی تێکەڵ بوونی ئەو دوو گروپە کەمێک دڵنیات کردم بەڵام پێشهاتە سەیر و سەمەرەکانیش نیگەرانم ئەکەن بۆ نمونە چی ڕوەدا ئەگەر پیاوێک یان لایەک خۆی بەلی کورک یان محەممەدی ئایندە بزانێت و بێوێ هەموو بەربەستەکان لابەرێ. بەو بیانۆی کە شەڕ و لەشکرکێشێکی دوور و درێژ لە پێشدایە و ئەمەیش پارەی زۆری گەرەکە ئەوسا بۆ شەڕەکەی خۆی خەریکی ئامادەکردنی پێویستەکانی بێ زامی تۆف لە ناکاوێکدا لە سوچەکەی و پێکەنینێکی تەوساوی کرد ڕاستکۆڵنییکۆف تەنانەت سەری بۆ بەرز نەکردەوە و لەسەر خۆ وڵامی داوتی منی ژۆم قوبوڵە کە شێت پێشاتی لەو جۆرە ڕووبدا وا هاتووە و هەر وایش ئەبێ. ئەویش، ڕاسکۆڵنیکۆف، سەری بۆ لای ڕازومیخین تەکاندا، ئێستا ئەیوت کە من ڕێگا بە خوێن ڕشتن ئەدەم، باشە، ئیتر چی؟ کۆمەڵگا تا بتەوێت ئاوەدانە بە تاراوگە، بە زیندان و لێکۆڵەرەوە و کاری قورسەوە، کەواتە ترسی بۆ چییە؟ دوای دزەکە بکەون پۆرفیری وتی ئەی ئەگەر گرتمان ڕاستکۆڵنییکۆڤتی بە سزای خۆیگا پۆرفیریوتی تۆ زۆر لۆژیکیت ئەی لەبارەی ویژدانی ئەو ئەڵێکی ڕاستکۆنیکۆڤتی باش ئێوە چ پەیوەندیتان بە ویژدانی ئەو هەیە پۆرفیریوتی هیچ بەڵام هەر لەباری مرۆڤ دۆستیەوە ڕاستکۆنیکۆڤتی کەسی خاون ویژدان کە هەستی بە هەڵەکەی خۆی کرد ئازار ئەچێژێ ئەمە زیاد لە کارە قورسەکە سزادانە ڕاز و میخین برۆی هێنایەوێک وتی باشە ئێ ئەو کەسانی کە بەڕاستی بلیمەتن واتە ئەوانەی مافی کوشتنیان پێدراوە ئەبێت ئازار نەچێژن تەنانەت بۆ ئەو خوێنی کە ڕشتوانە ڕاستکۆڵنی کۆفتی وشەی ئەبێت بۆچیە لەم کێشێدا نەئەرێ هەیە و نەنەرێ ئەگەر ئەو کەسە دڵی بە حاڵی قوربانی ئەسووتێت لێی بگەڕێ بازار بچێژێ ئەو کەسەی هەستی قوڵ و ویژدانی هەراوی هەیە دەرد و ئازارە چێژێ پاشان لە ناکاوێکدا ڕاستکۆنییکۆف بیری پرد بوو بە جۆرێک کە تەنانەت ئاهەنگی قسەکانی گۆڕان وتی بەڕای من ئەو کەسەی بەڕاستی مەزنا ئەبێت لە دنیادا هەڵگری خەمی مەزن بێ ڕاستکۆلنییکۆف چاوی هەڵبڕی و لە هەمویان ڕامە زەردەخەنێکی کرد و کڵاوەکەی هەڵگرت ئێستای لە چاو ئەو کاتەدا کە هاتە ژوورەکە